دیسان ڕاستکۆڵنییکۆف لەگەڵ خۆیدا کەوتەوە قسە نەکە ئەمەیش هەر بەشێک بێ لە خەونەکە بە پارێز و دوو دڵیەوە چاوی لە میوانە چاوەڕوان نەکراوەکە بڕی پاشان بە دەنگێکی بەرزی هاژەوتی سفیدری گایلۆف چۆن هەرگیز نابێ وەک بڵێ میوانەکە هیچ سەیری بەم قسانە نهات بێ وتی بە دوو ئەنگێزە هاتومەتەلات یەکەم حەزم کرد ڕووبەڕوو لەگەڵت ئاشنا بم چونکە ماوەیەکی زۆرە گەلێک شت لەبارەی تۆوە بیستم کە زۆر سەرنجڕاکێشن و لە قازانجی تۆن دووەم هیوادارم یارمەتی مەسەلەیەکم بدەیت کە ڕاستەوخۆ پەیوەندی بە خوشکت ئاڤدوتیا ڕۆمانۆڤناوە هەیە لە ئەنجامی بەدحاڵی بوونێکدا ئەشێت ئەگەر ڕاسپاردەیەک نەبێت تەنانەت نەهێڵێت بچمە ماڵەکەیانەوە وەلێ بە هاوکاری تۆ هیوای پێچەوانە ئەخوازم. ڕاسکۆڵنیکۆف قسەکەی پێ بڕی وتی هیوایەکی بێهودەیە سفیدریگایلۆڤ وتی تکایە بمبورە ئەم پرسیارەت لەکەم ئەوان دوێنێ گەشتنێرە ڕاستکۆڵنییکۆف وەڵامی نەدایەوە سفیدریگایلۆڤتی ئەزانم دوێنێ گەشتون منیش خۆم سێ ڕۆژ لەمە بەرگەشتون باشە ڕۆدیۆن ڕۆمانۆڤچ ئەمەوێت لەم بارەوە پێت بڵێم کە پاکانەکردن بۆ خۆم بە کارێکی بێهودە ئەزانم وەلێ مۆڵەتم بدە با منیش بپرسم بەڕاز لە سەرانسەری ئەم چیرۆکەدا من چ گوناهێکی گەورەم پێ بڕێ ئەگەر ئێمە بەڕاستی بمانەوێت دوور لە هەرمە بەستێک داوەرێکی بیرمەندانە بکەین ڕاستکۆڵنییکۆف بەدەم بێدەنگەکەیەوە هەر تەماشایە کرد سڤیدریگایلۆڤ وتی، تاوانی من ئەوەیە کە لە ماڵی خۆمدا کەوتبوومە دوای کچێکی بێ پشت و پەنا و بە پێشنیازی هیچ و پوچی خۆم سوکایەتیم پێکرد وایە بڕوانە خۆم دەست پێشخەری ئەەکەم ئاخر ئەوەندە بەسە کە جەنابەت بزانیت منیش مرۆڤم بەلاتینیوتی هیچ شتێکی مرۆڤایەتیم پێنامۆ نییە. بە کورتی ئەشێت منیش عاشق بم و خۆشەویستی بکەم بێگومان ئەمە بێ ویستی خۆمان ڕوەدەن ئەگەر تۆ بڕوات بەمە هەبێ ئەو سا مەسلەکە زۆر ئاسایی و سادە و ڕوونەبێ هەموو پرسیارەکە لەوەدا کۆبێتەوە کە ئایا من دڕندەیەکی کێویم یان خۆم قوربانیم باشە گەر قوربانی بم ئەو ساچۆن ئاخر ئەو کاتێک کە پێشنیازی ئەوم بۆ کرد لەگەڵمدا بۆ ئەمریکایان بۆ سویسرا هەڵبێ ڕەنگە هەستێکی پڕ لە ڕێزم لە دڵدا ببێت و خوازیاری ئەو ببێتم کە بەختەوەری هەردوو لامان دەستە بەر بکەم آخر ئەقل لە خزمەتی هەستەکاندایە بۆیە شێت من زیاتر ستەمم لە خۆم کرد بێ نەک لەو ڕاستکۆلنییکۆف بە بێزاریەوە قسەی پێبڕیوتی ئەسڵەن قسە لەسەر ئەوە نییە بە کورتی و پوختی پێت بڵێم تۆ کابرایەکی ناخۆشەویستیت ئیتر لەسەر هەق بیت یان نا کەسمان حەزمان بە ناسینی تۆ نییە تۆمان ناوێ فەرمو بڕۆ دەرەوە لە پڕا سویدری گایلۆڤ دای قاقای پێکەنین بەدەم پێکەنی نەقۆڵەکەیوتی بەڵام تۆ تۆ تێناکەویت و دانامێنیت ویستم زرنگی بە خەرج بدەم وەلێ نەکرا تۆ پەنجەت نایە سەرمە بەستە سەرەکیەکە ڕاسکۆلنیکۆڤ وتی، تۆ هێشتا بەردەوامی لەسەر فریودان و زرنگەکەت. سپیدریگایلۆڤ کە هێشتا لە قاقای پێکەنیەکەی نەکەوت بووتی چ قەیدی هەیە چ قەیدی هەیە آخر وەک ئەڵێن شەڕشەڕە و هەر فێڵ و زرنگێکی بۆ بەکاربێنیت ڕەوایە لەگەڵ ئەوەشدا تۆ قسەت پێبڕی هەرچۆنە کە من دیسان دووبارەیەکەمەوە کە ئەگەر ئەو پێشاتن لە باخەکەدا ڕووی نەدایە هیچ ناخۆشیەک پێش نەهات تۆ وا مەزانە کە من شتێک هەبێت لێی بترسم هەموو ئەم بەسەرهاتە زۆر بە وردی ئەنجام درا لێکۆڵینەوەی پزیشکەوەی دەرخست کە دڵوەستانەکە لە ئەنجامی ئەو خۆشردنە خێرایەوە بووە کە دوای خواردنێکی قرس و نۆشینی نزیکەی قاپێک شەرابەوە بووە هەڵبەتە لێکۆڵینەوەکە هیچ شتێکی تری نەوت بوو نە ئەزانیت من ماوەیەک و بە تایبەتی لە ڕێگادا ئەو کاتەی سواری شەمەندەفەر ببووم بیرم لە چیە کردەوە تۆ بڵێ من هۆیەک نەبووبێتم بۆ ڕوودانی ئەو کارەساتە بۆ نمونە جۆرێک لە تووڕێی دەرونی یان شتێکی لەو بابەتە بەڵام بە تەواوی بڕواوە گەشتمە ئەو ڕاستێک کە تەنانەت ئەوەیش محاڵە ڕاستکۆنییکۆف پێکەنی وتی بەرگەی ئەم هەموو ناخۆشیەکریت سفیدریگایلۆ وتی تۆ بەچی پێکەنی باش بیر بکەرەوە من تەنیا دوو جار بە قامچێکی بچووک سوک لێم داوە تەنانەت شوێنی لێدانەکەشی دیار نەماوە تکات لێکم من بەلاسار و بەدگومان نەزانیت چونکە من ئەزانم کاری ناشیرینم کردووە هەتا دوایی وەێ ئەوەیش زۆر باشەزانم کە مارفا پیتۆڤنا لەو سەرگەرمیەی من تا ڕادێ خۆشحاڵ بوو چیرۆکی خوشکەکەت لە هەوڵەوە تاکۆتایی بە هەموو کەسێک گوترا بوو مارفا پیتۆڤنا دوای سێ ڕۆژ ناچار بوو لە ماڵ نەڕاتە دەرێ بۆ چوونە ناوشار ئیدی هیچی لە گیرفاندا نەبوو بێجگەلەوە سەری هەمووانی بە خوێندنەوەی ئەو نامێ بردبوو بێگومان لەبارەی خوێندنەوەی ئەو نامەیەوە شتێکت بیستووە ئیتر دوای ئەوە و لە پرێکدا ئەو دوو زەبرە قامچیە لە ئاسمانەوە بۆی هاتە خوارێ یەکەم کاری مارفا پترۆڤنا ئەوە بوو کە فەرمانی دا گالیسکەکەی بۆ بەستن من کارم بەوە نییە کە هەندێک جار وا ڕوەدا ژنان بە پێچەوانەی هەموو ئەو ڕق و تووڕێی کە بە ڕووکەش هەیەە زۆر حەز بەوەکەن سوکاتیان پێ بکرێ ئەم جۆرە پێشاتە لە هەموو کەسێک ڕوەدا مرۆڤ زۆر زۆر حەزی بەوەیە سوکایەتی پێ بکرێ ئا تۆ سەرنجی ئەمە داوە وەێ ئەمە سلێ بە تایبەتی بۆ ژنان ڕاستە تەنانەت دەتوانین بڵین ئەمە تاقە شتێکە کە دڵیان خۆشەکە ڕاستکۆلنییکۆف چرکە ساتێک بیری لەوە کردەوە کە هەستێ و بڕوا و دانیشتنەکە لەوێدا کۆتایی پێبێنێ بەڵام جۆرێک لە کون پشکنی و حساباتێک لەو کاری کرد بە هەستێکی پەرتەوە پرسی تۆ حەز لە لێدانەکەی سفیدری گایلۆف بە هێوری وەڵامی دایوتی نا زۆر نا لەگەڵ مارفا پیتۆڤنایشدا ئەتوانم بڵێم هەرگیز شەڕمان نەبوو هەمیشە لە ژیانماندا ڕێک بووین و ئەو لێم ڕازی بووە بە درێژایی ژیانی حە ساڵیمان من تەنیا دووجار قامچی مەکارهێناوە هەڵبەتە ئەگەر جاری سێم حساب نەکەین کە تا ڕادەیەک گومان هەڵکرا یەکەم جار دوای دوو مانگی زەماوەنمان بوو واتە هەر یەکسەر دوای ئەوەی چوینە لادێ جاری دووەم ئەم ڕووداوەی دوایی بوو تۆ هەرگیز بیرت بۆ ئەوە چووە کە من کابراایەکی ستەمکار و کۆنە پەرست و بێبەزەی بم هەها وە لە بەڕاستی ڕودیان ڕۆمانۆڤچ ئایا لەبیرت نەماوە چەند ساڵێک لەمەوبەر تەپڵی بەدناویان بۆ تەمێکردنی خەڵکانی دی بۆ گەنجێک لێدا و ئابرویان برد هەم لە بەردەمی خەڵک و هەم لە چاپەمەنیەکاندا ناوی خێزانەکەیم لەبیر چۆتەوە ئەوەی لە شەمەندەفەردا لە ژنێکی ئەلمانی دابوو لەبیرتە هەر ئەو ساڵێش بوو کە گۆڤاری سەردەم باسی ئابروچونەکەی کرد بێگومان وتاربێژیەکەت لەبیرە لەسەر شەوانی میسر لادت ماوە ئە ئەو چاوەڕەشانە. ڕۆژە زێڕینەکانی گەنجیمان لە کوێیت لە کوێیت چاکە با من ڕای خۆمت پێ بڵم هەرگیز دڵم بەو کابرای ناسووتێ کە ژنە ئەڵمانیەکەی دابووە بەرقامچی چونکە بەڕاستی شیاوی دەستخۆشی لێکردن نییە لەگەڵ ئەمەش دابێت بڵێم هەندێک جار توشمان ئەبێ بە تووشی ئەو جۆرە ژنە ئەڵمانی ئاژاوە جێڕانەوە کە بڕوا ناکەم هیچ ڕووناکبیرێک هەبێ بتوانێت خۆی بگرێت و بەسەرخۆیدا زاڵ بێت و حەوسەڵەی لەدەست نەدا کەس لەم ڕوانگەیەوە مەسلەکەی تاوتوێ نەکردووە لە کاتێکدا کە ئەم شێوازە نیشانەی دۆستایەتی و چارەسەریەکی بەویژدانانەی کێشەکەیە. ڕاسکۆڵنیکۆف زانی بەرامبەرەکەی کەسێکە ئامانجێکی تایبەتی هەیە و بە تەواوی لەسەر خۆەتی پرسی دیارە تۆ چەند ڕۆژێکە لەگەڵ کەسدا قسەت نەکردووە سفی دریگالۆ وتی تا ڕادێک ڕاستە مەبەستە چییە ڕەنگە بەلاتەوە سیر بێ مرۆڤێکی سروشت نەرم و ئەتوانم بگونچێم ڕاستکۆڵنیکۆ وتی نا من بەوە سەرسامم تۆ لە ڕادە بە دەرنەرمیت و قابلی گۆرانیت سفیدرێگایلۆڤ وتی، بەو بەڵگەی بە پرسیار ڕقەکانت نەڕەنجام وایە بۆ بڕەنجەم ئەوسا بە سادەیەکی سەرسوڕهێنەرەوەتی تۆ چۆن پرسیارت کرد منیش هەروا وەڵام دایتەوە پاشان بیرمەندانە لەسەر قسەکانی ڕۆشتوتی من پەیوەندیم بە هیچ شتێکی تایبەتیەوە نییە بەخوا سوێن دەخۆم بە تایبەتی کە ئێستا هیچ شتێک نییە من سەرقاڵی خۆی بکە وەلێ تۆ هەقتە وێنای ئەوە بکەی کە من ئەمەوێت هەرچۆنێک بۆ خۆشەویستی تۆ بەدەست بێنم بە تایبەتی کە من شتێکم لەگەڵ خوشکدا هەیە ئەوەیش خۆم ڕامگەیاندۆ و پێم وتویت وەلێ بە ڕاشکاوی پێ دەڵێم کە زۆر دڵتەنگ و خەفەت بارم بە تایبەتی لەم سێ ڕۆژەدا هەر لەبەر ئەوەیە کە بە بینینت خۆشحاڵ بووم رۆدێن رۆمانۆڤیچ پێت ناخۆش نەبێ کەوا بە ئاشکرا لەگەڵتاد وام وەلێ خۆت نازانم بۆ لەبەر دیدەی مندا گەلێک سیر دێیتە بەرچاو هەرچی ئەڵێی بیڵێ بەڵام لە تۆدا شتێک هەیە بە تایبەتی لێستادا واتە نەک لەم چرکە ساتەدا بەڵکو ئێستا بە شێوەی گشتی زۆر باشە من ئیدی بێدەنگە بم ڕوت گرژ مەکە ئاخر منیش ئەو ساویلکەیە نیم کە تۆ بیری لێکەیتەوە ڕاستکۆلنییکۆف ڕووی تێکردووتی ڕەنگە تۆ هەرگی ساویلکە نەبی تەنانەت وازانم لە ژینگەیەکی باشەوە هاتبی یان لایەنی کەم لە کاتی پێویستدا ئەشێت جێگەی بڕوا پێکردن و دڵنیایی بیت سفیدری گایلۆف بە زمانێکی زبر و تەنانەت بەلووت بەرزیە وەڵامی دایەوە من گوێ بە قسەی کەس نادەم بۆیە بیر لەوە کەمەوە بۆ ئەبێت هەندێک جار مرۆڤ بەدکار نەبێ بە تایبەتی کەەوە بەرگێک هە لەم بارودۆخێمەدا گەلێک ساناو شایستەیە هەر بەدەم پێکەنینەکەیوتی بە تایبەتە گەر مرۆڤ هەر بە سروشت حەزی لێبێ ڕاستکۆنییکۆڤتی بیستومە لێرە ناسیاوی زۆرت هەن وەگەڵێن تۆ هاوڕێی دەستڕۆشتوت هەیە لەم لایەنەوە من بۆ تۆ چکەڵکێکم هەیە مەگەر مەبەستێک تەبێ سڤیدریگایلۆڤ بێ ئەوەی وەڵامی ئەسڵی پرسیارەکە بداتەوە وتی ڕاست دەکەیت ناسیاوم زۆرە من ئەوانم دیوە ئاخر ئەمە سێم ڕۆژە کە من لەم شارەدا دێمەچم هەم خۆم ئەیان ناسم هەم ئەوانیش بەسەرمەکەنەوە دەی هەڵبەتە من بەرگی چاک لە بەرەکەم و هەژارنیم ئەزانی دیاسای چاکردنی کشتتوکاڵ ئێمەی نەگرتەوە دارستان و لەوەڕگاکانم دەستکەوتی چاکیان هەیە وەلێ من بۆ ئەوێ ناچم پێشتریش حەزم پێ ناکرد سێم ڕۆژمە کە هاتوومەتە ئێرە و نەچوومەتە لای کەس اینجا ئێرە شارە تۆ سەرنجی ئەوش بدا کامە چۆن شارێکە بۆم باس بکە شاری موچەخۆران شاری جۆرەها قوتابی ئاینی بەڕاستی من پێشتر گەلێک شتی ترم لێرە نبینی واتە هەر ساڵ لەمە بەرکاتێک کە لێرە بێهودە ئەسوڕامەوە ئێستا تاقە هیوام زانستی توێکاری و بەس خوا ئەزانێت کە وایە ڕاستکۆڵنیکۆڤ وتی چ جۆرە زانستی توێکاریەک سفیدری گایلۆف دیسانەوە بێەوەی گوێ بە پرسیارەکە بدا لەسەری ڕۆشتوتی وەێ ئەم یانە و چێشخانانەی پێی ئەوترێ ڕستۆرانی دووسو ئەو سەما و پێشکەوتنانی ئێوە بانگەشەی بۆکەن باشە با کاریان بەسەر ئێمە نەبێ ئەی ئەبێت مرۆڤ ساختە چیش بێ ڕاسکۆڵنیکۆڤ وتی، بۆ تۆیش ساختەچیتیت کردووە؟ سفیدری گالۆ وتی، بۆ نەمکردووە. ئێمە پێ شەش ساڵ لەمە و بەرکۆمەڵێکی زۆر شایستە و بەڕێز بووین پێکەوە کاتمان بەسرە برد ئەزانی هەمومان کەسانێکی زۆر بە ڕەوشت یان شاعیر یان سەرمایدار بووین ئاسایی لە کۆمەلگەی ڕوسیدا بەڕەوشترین کەس ناومێدەکانن تۆ سەرنج ئێمە داوە؟ ئێستا کام بینیت لە گوندێکدا بۆ خۆم کەنار خستووە زۆری نەمابوو کابراایەکی یۆنانی خەڵکی نیژینسک لەسەر ئەوەی قەرزاری بووم بم خاتە بەندی خانەوە لەو ساتەدا بوو کە مارفا پیترۆڤنا دەرکەوت دانوستانی لەگەڵ کابرادا کرد و بە سی هزار ڕۆبڵ منی کڕیەوە کۆی هەموو ئەو قەرزەی لەسرم بوو هزار ڕۆبوو ئیتر لەگەڵ مارفادا بەپێی یاسا بووین بە ژن و مرد وەک خەزێنێکی دەستکەوت بێ زوو لەگەڵ خۆی دابرنی بۆ گوند آخر ئەو پێ ساڵ لە من گەورەتر بوو زۆری خۆشەویستم حو ساڵ لەو گوندە نەچوومە دەرەوە تۆ بڕوان ئەو ژنە لە هەموو تەمەنیدا سەنەدی ئەو سهزار ڕۆبڵی کە منی پێکڕی بوو لایەکێکی تر داینابوو لە دژی من بەکاری نهێنا لە کاتێکدا ئەگەر خەیاڵی سەرپێچی کردنم هەبواە ئەیتوانی وا دەستگیرم کە کە وێران بووم بێگومانەی توانی بیکەم ئاخر ئەم هەموو شتە جیاوازانە لە ژندا هەیە ڕاستکۆنییکۆڤتی ئەی ئەگەر ئەو سەنەدەن نەبووایە ڕادەکرد سفیدری گایلۆڤتی نازانم ناتوانم هیچ بڵێم بەڵام ئەو سەنەدە هیچ منی بێتاقەت نەکردبوو حەزم لە هیچ شوێنێکی تر نەبوو خودی مارفا پیتۆڤنایش کە هەستی بە بێتاقەتیم کرد دوو جار پێشنیازی بۆ کردم کە بە سەفەر بڕۆمە دەرەوەی وڵات بەڵام سەفەر بۆ پێشتر چوو بوومە دەرەوە هەمیشە لەوێ دڵم ناخۆش بوو نەک هەر ئەو بەڵکو لە سووری شەبق لە کەنداوی ناپۆلی و تەماشاکردنی دەریا غەمدایەگرتم لە هەمووی خراپتر ئەوە بوو کە بەڕاستی هەستم بە دڵتەنگیا کرد نا نیشتیمان چاکترە هیچ نەبێ لێرە ئەتوانی کەم تەرخەمی لە هەموو شتەکاندا بخیتە ئەستۆی کەسانی تر و خۆتی لێ دەرباز بکەیت ڕەنگە ئێستا من حەزم لە سەفەر بێ بۆ قوتبی باکوور چونکە شەرابەکەم خراپ بووە و تااقەتی خواردنەوەیم نییە بەڵام بێجگە لە شەرابیش هیچی ترم بۆ نەماوەتەوە خۆم ئەمەم تاقی کردێتەوە بەڕاست ئەڵێن بێرگ ڕۆژی یەکشەممە لە باخی یوسفەوە بە باڵۆنێکی یەجگار گەورە فرەت و بە پارێش خەڵکی تر لە دڵخۆیدابێت بڵێی ئەمە ڕاست بێ؟ ڕاستکۆلنیکۆف وتی چۆن؟ ئامادەی بفڕی؟ سفیدری گایلۆف وەک ئەوەی بەڕاستی بیری لەوە کردبێتەوە لەسەر خۆوتی من نا هەر ئاوا نا سەنەدەکە ناڕەحەتی ناکردم من خۆم حەزم لێ نەبوو لە گوندەکە دەربچم بێجگە لەوە ساڵێکیش دەبێت کە مارفا پیتۆڤنا لە ڕۆژی جەژنی لەدایک بوونمدا سەنەدەکەی بۆ جێڕامەتەوە هەروها بڕێک پارەی چاکیشی پێبەخشیوم آخر ئەو سەرمایەکی هەبوو پێیوتم ئارکادی ئیڤانۆڤچ بڕوانە من چەند متمانم بە تۆێ بڕات هەبێ ئەمە دەقی وتەکەیەتی بێگومان تۆ بڕوا ناکەین وای وتبێ بەڵام ئەزانی من لە گوندەکەدا بوومە مۆڵکدارێکی بەڕێز هەموو کەسێکی ئەو ناوە ئەی ناسیم کتێبیشم پەیدا کرد لە سەرەتادا مافا پیتۆڤنا هانیەدام بەڵام دوایی لەوە ترسا خوێندنەوە ماندوو بکە ڕاستکۆلنیکۆڤوتی گوایە تۆ زۆر دڵت بۆ مارفا پیتۆڤنا تەنگ بووە سویدریگالۆڤوتی من ڕەنگە بەڕاستیە شێوا بێ کە تەرمەکەیمان ناشت واتە سعاتێک دوای گەڕانەوەمان لە گۆڕستان ڕێک پێشەوەی بێم بۆێرە جاری دووەم سێ ڕۆژ لەمەوە بەر لە کاتی سەفەرەکەمدا سەر لە بەیانی لە وێزگەی ویشیری بچووک سێم جاریش دوو سعات لەمە بەر لەو ئاپارتمانەدا کە تیاژین لە ژوورەکەدا بە تەنیا بوو ڕاستکۆنکۆڤتی بە ئاگا بوویت سفیدری گایلۆڤتی تەواو بە ئاگا بووم هەرسێ جارەکە بە ئاگا بوو بەڕاستی وایە چاک ئەی من پێم نەوتیت لە نێوان من و تۆ هاوشێویەک هەیە ها ڕاستکۆڵنییکۆف بە زبری و توندیەوە پێیوت تۆ هەرگیز شتیوات نەوتوە سفیدریگایلۆڤتی نەموتوە ڕاستکۆڵنییکۆڤتی نە سفیدریگایلۆڤتی وام زانی وتومە کە هاتمە ژوورە و بە چای نوقاوە تۆم بینی کە پاڵکەوت بوویت و خۆت کردبوو بە نووس و یەکسەر بەخۆمت ئەمە خۆیەتی ڕاستکۆلنییکۆف هاواری لێ هەستا یعنی چی مەبەستت لە خۆی چییە؟ سفیدری گایلۆف بە گنەگنێکی ڕاستگویانەوتی مەبەستم بەڕاستی نازانم مەبەستم چییە؟ بۆ چرکە ساتێک بێدەنگ بوون و هەردووکیان چاوێن لێ دی بڕی بوو. ڕاستکۆلنییکۆف بە تووڕێەوتی هەموو ئەمانە قسەی هیچ و پوچن. باشە کە دێتە لات چیت پێڵێ سفیدری گای لەو وتی ئای بیری لێ بکەرەوە قسە لەسەر شتی زۆر پوچەکە بە جۆرێک مرۆڤ سێری پێدێت و ڕقمە بەسێنێ یەکەم جار کە هات ئەزانیت من شەکەت بووم دوای ڕێوڕسمی بە خاکسپاردن و سرود و درود و نان خواردن لە دوایە لە ژوورەکەی خۆمدا بە تەنیا ماوە دەستم کرد بەجگەرە کێشان و بیرکردنەوە لە دەرگاکەەوە هاتە ژوورێ وتی ئارکادی ئیڤانۆڤیچ، ئەمڕۆ بەهۆی ئەم دەردەسەرییەوە لەبیرت چوو سەعاتی ژووری نانخواردن قوڕمیش بکەی. لە ڕاستیشدا ئەو سەعاتە بە درێژایی حەوت ساڵ هەموو هەفتەیەک خۆم قوڕمیشم ئەکرد. ئەگەر لەبیریشم بچووایە ئەو بیری ئەخستمەوە. ڕۆژی دووەم کە بەرەو ئێرە ئەهاتم و لە سپێدەدا گەیشتمە وێستگەکە، شەو ئەمەندەم وەنەوزدا بوو شەکەت ببوو. خەواڵوو بووم خاوەنەکەم داوا کرد لە پرێکدا مارفا پیتۆڤ نان بینی لە پاڵنەر دانیشتووە دەستێک کاغەزی قماری پێ پێوتم ئەتەوێت بۆ سەفرەکەت نیازێک بەدلی خۆدا بگیت آخر لە فاڵگرتنەوە داڕسپۆ بەڕاستی هەرگیز لە خۆم خۆش نابم کە نیازم نەگرت ترسام و هەڵاتم بەڕێکەوت شووتی شەمەنەفەرەکەشنی دا ئەمڕۆیش کە دوای خواردنێکی زۆر بێ کەڵک لە میوانخانەکە دانیشت بووم گەدەم قرس و جگەرەمە کێشا لە ناکاودا دیسان مارفا پیتۆڤنا هاتە ژوورەوە خۆی لە تەلدا بوو بە بەرگێکی ئاوریشمینی سەوزەوە کە داوێنێکی زۆر درێژی هەبوو پێیوتم سلااو ئارکادی ئیڤانۆڤچ ئەم جلانەی لەبەرمدایە بەلای تۆ جوانە ئانیسیا ناتوانێ وای بدورێت ئانیسیا بەرەو درویەکی گوندیە و پێشتر کۆیلە بووە بۆ فێربوون چۆتە مۆسکۆ و کچێکی زۆر جوانە هەروا وەستا و لە بەردەممدا خۆی سەڕان منیش تەماشام کرد و پاشان لە دەم و چایم ڕوانی وتم پێویست ناکە مارفە پیترۆڤنا بەم شتە هێچ و پوچانە و بیتە لای من و خۆت بێتاقم بکەیت پێیوتم ئەی هاوار وای لێ هاتۆ کە نەتوانم سەر بنێمە سەرت بۆ ئەوەی تووڕی بکەم وتم مارفا پیتۆڤنا ئەمەوێت ژن بێنم وتی لێ دەوەشێتەوە ئارکادی ئیڤانۆڤچ بەڵام هوەرێکی گەورە نانوێنیت کە هێشتا ژنەکەت بە خاک نەسپاردووەک سەر بە تەمای ژن هێنان بی خۆزگا یەکێکی چاکیشت هەڵبژاند بێ بەڵام من نەزانم ئەمە نە بە قازانجی تۆێ و نە بە قازانجی ئەو تەنیا ئەوەندە هەیە کە ئەبن بەگاڵتە جاڕی خەڵکی شەریف پاشان ڕۆشت و داوێنی کراسەکەی خشەخشی خستە ئەو ناوە بەڕاستی کارێکی هیچ و پوز و وانە ڕاستکۆڵنییکۆف لە وەڵام داوتی ڕەنگە هەموو ئەم شتانی کەوتت درۆبن لەوە چوو سفیدری گایلۆ ڤگای لە ڕقی پرسیارەکە نەبوو بێ بیری کردەوتی من کەمتر درۆکەم ڕاستکۆڵنییکۆڤتی پێشتر یعنی پێشم شتانە هەرگیز خەونت نبینی سفیدریگای لەوتی نا تەنیا جارێک نەبێ شش ساڵ لەمەو بەر نۆکەرێک نەبوون ناوی فیتگا بوو تازە ناشت پێیان کە بێ ئاگا هاوارم کردوتم ڤدگا نێرگەلەکە هاتە ژوورێ ڕاست بەرەو لای ئەو دۆڵابە چوو کە نێرگەلەکەی منی لێ بوو دانیشتم و بیرمە کردەوە بێگومان بە تەمای تۆڵە کردنە چونکە پێشەوەی بمرێت شەڕێکی سەختمان لەگەڵ یەکتریدا کردبوو هاوارم کرد چۆن وێراوتە بە ئانیشکی دڕاوە بێیتە لام بڕۆ دەرەوە گەمژە ئەویش پشتی تێکردم چوە دەرێ و ئیتر نەگەڕایەوە لەم بارەیەوە یەک گوشەم بە مارفا پترۆڤنانەوت ویستم لە کاتێکی تردا کۆ نوێژێک بۆ گیانی بسازێنم بەڵام لام ستەم بوو ڕاستکۆڵنیکۆڤتی بڕۆن لای پزیشک سفیدریگایلۆڤتی بێ تۆیش من بە خۆم زانیەوە کە نەخۆشم هەرچەندە بەڕاستی نازانم چیمە بەلای خۆمەوە پێنج قات لە تۆ تەندروستیم باشترە وەێ لێم نەپرسیت کە تۆ بڕوات بەهاتنەوەی ڕحەیەیان نە بەڵکو ئەوەم لێپرسیت کە تۆ بڕوات بە بوونی خەون و تارمایی هەیە؟ ڕاسکۆڵنیکۆف بە تووڕەییەوە دەنگی هەڵبڕی وتی، بە هیچ جۆرێک بڕوام پێی نییە. جۆگرانی ئازیز، لە ئەڵقەی داهاتوودا.